سەلام و ڕەحمەت و میهرەبانی خوای پەروەردگار لە ئێوەی میوانی ماڵی خوا و تەواوی مسلمانان ئیمانداران و باوەڕدارانی ئازیز کاری سەرەکی ئەم قورآانە بریتە لە پەروەردەکردن و تێگەیاندن و پێگەیاندنی تاکی مسلمان کاری پێغەمبەری ئازیز عەلەیهی سەلات وەسەلام بریتییە لە پەروەردەکردن و وشیارکردنەوەی تاک و خێزان و بنیاتنانی کۆمەڵگایەکی وشیار و مسلمان خەمی سەرەکی پێغەمبەری ئازیز عەلەیهی سەلات وەسەلام بریتییە لەوەی کە مسلمانان هەمیشە لە نێو ماڵانێکدا بن کە تیایدا ئارامی باڵی کێشابێ بەسەریدا بۆیە دەبینین لە قورآانی پیرۆزدا زۆر گرنگی دراوە بە پەروەردەکردنی تاک و پێکەوەنانی ماڵ و خێزان بە پشتیوانی خوای پەروەردگار لەم هەفتەیەشدا لە دوای باسکردنی چەند مەخلوقێک لە مەخلوقاتی خوای پەروەردگار کە وتمان پەروەردگار سەرنجمان ڕادەکێشێ هذا خلق الله سەرنجی دروستکراوەکانی خوای پەروەردگار بن پند و ئامۆژگاری لێوە وەربگرن بەڵام لەم هەفتەیەدا باس لە دروستکراوێکی دیکەی خوای پەروەردگار دەکەین و لێوەی بەرچاوڕوونی تاک و بەرچاوڕوونی خێزان و بەرچاوڕوونی بۆ کۆمەڵگای مسوڵمان لەم مەخلوقەی خوای پەروەردگارەوە وەردەگرین بەڵام ئەم مەخلوقەی کە ئەمڕۆ باسی دەکەین پێکهاتەیەکی زۆر سەیری هەیە ماڵ و ژیانێکی زۆر سەیریان هەیە دروستکراوێکی خۆخۆر دروستکراوێک دژبەیەک دروستکراوێک زۆر ڕقیان لە پێکەوە ژیانە دروستکراوێک کە خوای پەروەردگار لە قورئاندا سوورەتێکی بە ناوەوە کردوون چۆنیەتی ژیانیان و تەبیعەتیان لەگەڵ یەکدیدا هێندێک زۆرێک دەرز و وانەی گرنگی تێدایە بۆ من و تۆی مسوڵمان ئەم ماڵەیە تەواو پێچەوانەیە لەگەڵ ماڵی هەنگ تەواو پێچەوانەیە لەگەڵ مانگی لەگەڵ ماڵی مێرولەدا بەڵکو ئەم ماڵەیە لە سەدا سەد پێچەوانەی ماڵی هەنگ و مێرولە و ماڵی باوەڕدارانیشە ئەم مەخلوقەی خوای پەروەردگار لە زمانی قورئاندا ناوی ئەل عەنکەبوتە واتە جاڵ جاڵۆکە سورەتێک لە سورەتەکانی قورآن بە ناوی وەیەتی واتە سورەت العنکبوت سورەتی جاڵجاڵۆکە بۆچی خوای پەروەردگار سورەتێکی ناو ناوە بە ناوی سورەتی جاڵجاڵۆکە گومانی تێدانییە کە هەموو لایەکمان دەبێ لە بەرامبەر ئەم زیندەوەرەدا هەڵوەستەیە بکەین جاڵجاڵۆکە بریتییە لەو مەخلوقەی خوای پەروەردگار کە هەشت قاچی هەیە چاوی گەورەیە ئەم مەخلوقەیە حەز ناکا لەگەڵ کەسدا بژی ئەم مەخلوقەیە لەسەر زەویدا تا ئێستا سی و حەوت هەزار جۆر لە جۆری ڕەنگ و ڕوخسار و شێوازیان زانراوە و ناسراوە ئەم مەخلوقەی خوای پەروەردگار هەمویان زەرەر و زیانیان نییە بەڵکو کۆمەڵێکیان ئاوریشم و چەندین سوودیان هەیە تەنانەت لە ڕووی تەندروستیشەوە بەڵام جۆرێکیان کە بە زمانی کوردی پێی دەوترێ بێوەژنە ڕەشەکان زۆر زەرەرمەندن ژەهرێکی زۆر کوشندەیان پێیە و سەرەتای سورەتەکە خوای پەروەردگار ئیمانداران و شار دەکاتەوە بەوەی کەوا دەزانن لە کاتێکدا ئێوە ئیماندارن تاقی ناکرێنەوە لە ژیانی دنیادا تووشی فیتنە بە واتای ئیبتیلا نابن بێگومان تێگەشتێکی هەڵەیە گەر باوەڕدار وابزانێ بۆیە کاتێک گەشتێکی خێرا بەنێو ئەم سوورەتەدا دەکەین دوو جار باسی وشەی فیتنەمان بۆ دەکات لە هەمان کاتا چیرۆکی پێغەمبەران وەکو سەید و نانوح لوط ئیبراهیم پێغەمبەرمان بۆ باس دەکات باسی سەرنجامی قەومانی عاد و ثەمود و زۆرێک لەو هۆزانەمان بۆ دەکات باسی خۆڕاگری و ئێش و ئازار و ناڕەحەتی پێغەمبەرانمان بۆ دەکات عەلا نەبینا و عەلەیهیم و سەلات وەسەلام ئەی بۆچی ئاەتێک لە ناو ئەم سوورەتەدا باسی عەنکەبوتمان بۆ دەکا و خوای پەروەردگار دەفەرموێت مثل الذين اتخذوا من دون الله أولياء باسی ئەم زیندەوەرەمان بۆ دەکات سەرەتا خوای پەروەردگار وێنەمان بۆ دێنێتەوە وێنەی ئەو کەسانەی مەولا و ناسر و پشت و پەنا و سەرخەر و ئومێدێکی دیکەیان هەیە جگە لە ئەڵڵا وێنەی ئەو کەسانەی ئومێدیان هەیە بە دروستکراوێک بە دەسەڵاتدارێک بە مردوویەک بە زینوویەک بە دارێک بە ئاژەڵێک جگە لە ئەڵڵا مثل الذين اتخذوا من دون الله أولياء ئەو کەسانەی پشت بە کەسانێک دەبەستن جگە لە ئەڵڵا ئەو کەسانەی ئومێدی خیر و خۆشی زەرەر و قازانج منداڵ هەر شتێکی دیکەیان هەیە لە غەیری ئەڵڵا خوای پەروەردگار دەفەرمێ ئەم کەسانە کە ئومێدیان بە غەیری خوای پەروەردگار هەیە وێنەی ئەم کەسانە وەکو عەنکەبوت جاڵجاڵۆکە وایە ئاەتەکە دەفەرموێت کە مەثەلی العنکەبوت اتخذت بیتا ئاماژەیەک دەدا بەوەی کە لە ناو جاڵجاڵۆکەدا کامیان ماڵ دروست دەکات نێرینە یان مێینە وانەی یەکەمانە دەرزی لێوە وەردەگرین قورئان دەفەرمێ وە ئینە بە نونی تەوکید لاوازترین سادەترین ماڵ لە بەیت العنکبوت بەلامێکی دیکەی تەئکید واتە دوو تەئکید لە ئاەتەکەدا لەسەر لاوازی ماڵی جاڵجاڵۆکە لەسەر لاوازی بیر و قەناعەتی ئەو کەسانەی کە پشت بە غەیری خوای پەروەردگار دەبەستن لە بەیت العنکبوت هەموو کەسێک لە ئێمە ماڵی جاڵجاڵۆکەی دیوە بە بنمیچی خانوەکانەوە و لە دارستانەکانا و لە پێچ و پەناکاندا بە دەزوویەک دەتانی بەسەری دەرزیەک دەتانی کۆی بکەیتەوە و تێکی بی فویەکی لێ دەکەیت و دەجوڵێت شێوازی ماڵی جاڵجاڵۆکە بە جۆرێک دروست کراوە کە بۆ خاوەنەکەی سەرما گل ناداتەوە گەرماش ناگێڕێتەوە لە بارانیش نایپارێزێ لە ڕووی پێکهاتەی ماڵی جاڵجاڵۆکەوە لە ڕووی پێکاتەی ڕووە مادیەکەیەوە ماڵەکەی بریتە لە سادەترین و لاوازترین ماڵ ماڵی جاڵجاڵۆکە چونکە خاوەنەکەی لە هیچ یەکێک لە مەترسیەکان لە زریانەکان و لە تۆفانەکان ناپارێزێ خوای پەروەردگار لێرەدا نمونە کە بە ماڵی جاڵجاڵەکە دێنێتەوە هەر کەسێک هەر عقیدە و بیر و باوەڕێکی هەبێ هەر دروستکراوێک لە دروستکراوەکانی خوای پەروەردگار بە خوای خۆی بزانێ گەر خۆر بێ گەر مانگ بێ گەر شەو بێ، گەر ڕۆژ بێ، گەر دار بێ، گەر شەیتان بێ، گەر ئاگر بێ، هەر دروستکراوێکی دیکە بێ، دڵنیا بێ نایپارێزێ لە عەزاب و لە قین و لە خەشمی خوای پەروەردگار. دڵنیا بێ هەر شتێک جگە لە اللە بپەرسترێ لە ڕۆژی قیامەتا خاوەنەکەی ماڵ کاول دەبێ. عەقیدە و بیر و باوەڕێکی پێیە بەرگەی هیچ ناگرێ لە بەرامبەر دەسەڵاتی خوای پەروەردگاردا ئەوە وانەیە کە لە ڕووی عقیدەیەوە دەبێ من و تۆی مسلمان عبدی ئەللا بین دەست بە شریعەتی خوای پەروەردگارەوە بگرین دەست بە هەر یاسا و ڕێسایەکی دیکەوە بگرین لە دنیا و لە قیامەتا دڵنیابین ماڵمان لە ماڵی جاڵجاڵۆکە زۆر تەنکتر و لاوازتر و ناسکترە بەڵام خۆشەویستانم پێم خۆشە لە بەرامبەر ئەم مەخلوقەی خوای پەروەردگاردا هەڵوەستە بکەین لە ڕوانگەی ئاەتەکەوە لە ڕووی عیلمیەوە لە بەرامبەر جاڵجاڵۆکەدا چی وتراوە سەرنجتان ڕادەکێشم بۆ ئەوەی کە خوای پەروەردگار باسی بەیتمان بۆ دەکا خانوو ماڵ لێرەدا ئەگەر قورآانی پیرۆز بی فەرموایە ئینە ئەو هەنەل خویوت واتە لاواسترین تەناف تەنافی جاڵجاڵۆکەیە گومانی تێدا نەبوو ڕەخنە لەم قورآانە دەگیرا چونکە قورآن فەرموو بووی ناس لاواسترین و ناسکترین تەناف تەنافی جاڵجاڵۆکەیە ئێر لێرەدا سەرنجتان ڕادەکێشم بۆ ئەوەی کە تەنافی جاڵجاڵۆکە چییە؟ جاڵجاڵۆکە چۆن بینیمانە خۆی شۆڕ دەکاتەوە لە سەقفێکەوە و سەرنج ڕادەکێشە چۆن ڕاوەستاوە چۆن دەگاتە زەوی و چۆن دەگەڕێتەوە بۆ شوێنی خۆی ئەو تەنافە بێنە پێشچاوی خۆت دەجار تا سی جار ئەو تەنافی جاڵجاڵۆکەیە قژی من و تۆ یەک تاڵمووی من و تۆ بەهێزترە لە تەنافی جاڵجاڵۆکە بەڵام توانای تەنافی جاڵجاڵۆکە سەرنجتان ڕابکێشێ مسلمانانی ئازیز لە دنیای ئێستادا دوو مادە هەیە کە زۆر پشتی پێدەبەسرێ فولاذ یان پۆڵا مادەیەکی دیکەمان هەیە پێی دەوترێت کاڤلەر مادەی کاڤلەر ئەو مادەیە کە قایشی پشتێنی سیارەکانی لێ دروست دەکرێت ئەو جی ئەوەی کە لە ناو سوکانی سیارە و لە ناو دەشبوڵی سیارەدا کە پێی دەوترێ ئێرباک بۆ پاراستنی مرۆڤەکان لەو مادەی کاڤلەرە دروست دەکرێ ئەو جیسرە درێژانەی کە دروست دەکرێ و بەسەر دەریاکاندا بە تایبەتی مادەی کاڤلەری تێدا بەکاردەهێنرێ لێرەدا سەرنج بن تەنافی جاڵجاڵەوەکە پێنج جار تا دە جار بەهێزترە لە کاڤلەر بەهێزترە لە فولاذ واتە لە پۆڵا طبعا ئەمە ئەمە کە باس دەکرێ لە ڕووی علمیەوە ئێستا ئاەتەکە سەرنجمان ڕادەکێشێ بۆچی بۆ ئەوەی کە زۆر گەڕام بە سەیری جۆرەکانی جاڵجاڵۆکەدا گەنجانی خۆشەویستم گەر کاتان هەبوو بنووسن ئەنواعی عنکەبوت و ببینن جۆرەکانیان ببینن ڕەنگیان ببینن شێوازی چاویان ببینن شێوازی دەمیان ببینن حرەکە و ڕۆشتنیان ئەجا سەرنج ببینن چۆن خیوت دروست دەکات ببینن چۆن ماڵ دروست دەکات ببینن دەسەڵاتی خوای پەروەردگار لەم مەخلوقەی خۆیدا کە مەخلوقێکی بشکۆلانەیە خۆشەویستانم دەڵێ یەک بەتر مربع کەنافی جاڵجاڵۆکە لە توانایدا هەیە سەد و پەنجا کیلۆ هەڵبگرێ یعنی یەک مەتر مربع کەنافی جاڵجاڵۆکە بێنی پێکەوەی دروست بکرێت توانای هەڵگرتنی 150 کیلۆی هەیە دواتر دەڵێت ئەگەر تەنافێک بێنی سی میلی گرام بێ سی میلی گرام واتە پێکهاتەی ئەم تەنافی جاڵجاڵۆکە بێ توانای هەڵگرتنی 150 سیارەی هەیە تەمان لە ڕووی علمیەوە گەر سێری بکەی ئەو ئیشانەی کە لەسەری کراوە بە داتاشۆ خۆزگا بتان بینایە ئینجا دەتان زانی کە مادەی تەنافی جاڵجاڵۆکە چ مەخلوقێکی خوای پەروەردگارە و دەسەڵاتی خوای پەروەردگاری تێدا ببینن بەڵێ خۆشەویستانم ئەم مەخلوقەی خوای پەروەردگار بۆچی لاوازترین ماڵی هەیە سبحان الله زۆر دژ بە یەکن زانایانێک کە لەو بوارەدا ئیش دەکەن زۆر پێویستیان بە مادەی تەنافی جاڵجاڵۆکە هەیە بۆچی چونکە باشترین جۆری درع بۆ ئەوەی لە فیشەک بتپارێزێ سارەی درعی لێ دروست بکرێ ئیعتیماد دەخەنە سەر مادەی تەنافی جاڵجاڵۆکە بەڵام جاڵجاڵۆکە مشکلەیەکی هەیە پێکەوە ناژی جاڵجاڵۆکەیان کۆ کردەوە بۆی بتوانین ئیسیفادەی لێ بکەن بەڕاستی لە ڕووی ئەمنی و سەربازیەوە بەڵام جاڵجاڵۆکەکان هەموو بەربوونە یەکدی ئالێرەدا بۆ حەقیقەتی ئاەتەکە لەسەر وشەی بیت و ماڵ سەرنجتان ڕادەکێشم بۆ ئەوەی کە باشترین جۆری هاوسەرگیری لە نێوانی جاڵجاڵۆکەدا بریتییە لەم جۆرەی کە جۆرێک لە جاڵجاڵۆکەکان بۆنێک بڵاو دەکەنەوە واتە جاڵجاڵۆکەی مێینە جاڵجاڵۆکەی نێرینە سەرنج ڕادەکێشێ مەست دەبێت دەکەوێتە داوی عیشقەوە گەنجان دەکەوێتە داوی عیشقەوە و لەبیری دەچێتەوە کە جاڵجاڵەکەی مێینە چ حقدێکی هەیە بۆ جاڵجاڵەکەی نێرینە بۆیە لە کاتێکیدا لەگەڵیدا هاوسەرگیری دەکات لە ئەنجامی ئەم هاوسەرگیریەدا هەتاوەکو هزار گەرادا دەنێت بەڵام هەر ئەوەندەی کە نێرینەکە هاوسەرگیری لەگەڵ مێینەکەدا کرد یان دەبێت زۆر بە خێرایی بڕوات یان زۆرینەی کات جاڵجاڵۆکە مێینەکەت دەیگرێت لەت لەتی دەکات پارچە پارچەی دەکات و دەیخوات ان اوهن البيوت لبيت العنكبوت لاواسترین ماڵ و خێزان و پێکەوە ژیان ماڵی جاڵجاڵۆکەیە دواتر ئەم دایکەش گەراکانی دەبێ گەراکان بەردەبنە دایکیان دایکیان لەت لەت دەکەن تۆ باوکی ئەمەت خوار ئێمەش تۆ دەخۆین خۆشان برد بەردەبنە یەکدی ئەو کەسەی ئازابێ ئەوی دیکە دەخوا و دەری دەکات سری ماڵی جاڵجاڵۆکە بکەن سبحان الله ئەگەر سی و حەوت هەزار جۆر ئەم مەخلوقە ئەگەر وەکو هەنگ زیادیان کردایە ئەگەر وەکو هەنگ بەخێو بکرانایە ئەزانن ژیانمان نەدەما آخر چیمان پێ دەکری لە بەرامبەر مەخلوقێکدا شەهرێکی پێیە و تەنافی پێیە و خۆی هەڵدەواسێ و ئەگەر بێت و خی پەروەگار ئەم سەربازە بەکاربێنێ ئایا ژیان لەسەر زەویدا دەمێنێ؟ بێگومان نەخێر. چۆن میوانداری دەکەن ئەم جاڵجاڵۆکانە هەمووان دەزانین جاڵجاڵۆکە خۆی شۆڕ کردوێتەوە بە تەنافێکدا لە دووری ماڵەکەی وەوەستاوە ماڵەکەشی بە جۆرێ دروست کردووە جیا لە هەموو ماڵێکی دیکە هەموو ماڵێک بەرزی هەیە پانی هەیە پانی هەیە بەڵام ئەو بەرزی نییە بەس پانی هەیە و درێژی هەیە ئەو میوانانەی کە ڕوو دەکەنە ماڵێ چۆن پێشوازیان لێ دەکات گومانی تێدا نییە هەر ئەوەندەی کە زۆر دژی مێشە مێش زۆر وریایە بەڵام جاڵجاڵۆکە زۆر بە قەناعەتە بەڵام ئەم مێشە زۆر وریایە خۆراکی جاڵجاڵۆکەیە هەر ئەوەندە مێش نزیک بوویەوە لە ماڵی جاڵجاڵۆکە و قاچی لەسەردانا دەمە با بۆ و شیرینەی کە دەیکا بەسەر ماڵەکەی جاڵجاڵۆکە کردوێتی بەسەر ماڵەکەیدا ئیتر یەکسەر جاڵجاڵۆکەکە لەوێ دەزانێت نێچیرێک هاتووە بۆ نێو ماڵەکەی لێرەدا زۆر بە خێرایی خۆی پێدەگەێنێ خوێنی دەمژێ و وشکی دەکاتەوە بە ماڵەکەی و دەمێنێتەوە بێگومان سەرنج بەندەی بینن ئەو پێویستی بە خوێنەکەیەتی و خوێنی دەمشێت خۆشەویستانم ئەم مەخلوقەی خی پەروەردگار ئیعجازی زۆری تێدایە بەڵام ئەمن دەمەوێت لە ئەنجامی ئەم مەخلوقەی خی پەروەردگارە پند و ئامۆژگاری وەربگرین مسلمانانی بەڕێز ئایا ماڵی ئێمەی ئیمانداران وەک ئەو ماڵەیە کە قورئان داوای دەکات وەک ماڵی هەنگ و مێرولەیە کە پێکەوە ژیان و برایەتی و تەباییە یان وەک ماڵی عنکبوتە مسلمانانی ئازیز هاوسەرگیری نیعمەتێکی زۆر گەورەیە لە ئاینی پیرۆزی ئیسلامدا بەڵام لە وڵاتێکی وەکو هندستاندا هاوسەرگیری نیقمەتە ئێستەش جۆرێک لە جۆرەکانی هاوسەرگیری وەکو عەنکەبوت وایە کچەکە دەبێ ئەو کوڕەی کە دەچێتە داخوازی دەیبات لە دارستانێک لە شوێنێکی تایبەتە ئاگرێک گەرم دەکات شیشێک دێنێ سووری دەکاتەوە لەسەر پشتی گەنجەکە دایدەنێ ئەگەر خۆی ڕابگرێنجە هاوسەرگیری لەگەڵا دەکات تخوامە هاوسەرگیریانەمە عقلیەتی ئەنکەبوتیە الحمدللە لە ئاینی پیرۆزی ئیسلامدا گرنگیدان بە پێکەوەدانی خێزان چەند گرنگە مسلمانانی ئازیز وشەی ماڵ وشەی هاوسەرگیری وشەی پێکەوە ژیان وشەی بۆ یەک ژیان وشەی بە یەکەوە ژیان هەر هەموو ئەو داخوازیانن کە خوای پەروەردگار لە ئێمەی داوا دەکات کە هاوسەرگیری لتسکنوا الیها وجعل بینکم مودة ورحمە خۆشەویستی، ڕێز لەیەکتر گرتن بۆ یەک ژیان، هن لباس لکم و انتم لباس لهن، ئافرەتان پۆشاکن، لیباسن، ماڵەکان لە ئیسلامدا سوکنایە لە ڕووی عەقیدەییەوە، لە ڕووی عیبادەتەوە، لە ڕووی ئەخلاقەوە، لە ڕووی ئەمنییەوە، لە ڕووی کۆمەڵایەتییەوە، ئاینی پیرۆزی ئیسلام گرنگی دەدا بەمە. بۆیە موسڵمانانی ئازیز بەها و نرخی ئیسلام بزانین بەها و نرخی خێزان و هاوسەرگیری بزانین کە ئەمە پەیامێکی زۆر گرنگە دەبێ ئێمە دەرزی لێوە وەربگرین پەیامێکی دیکە مسلمانانی ئازیز ئەمەی کە پێی دەوتری عولەمە یان علمانیت لێکچوونێکی زۆر هەیە لەگەڵ عنکبوتا ئەمەی کە ئەمڕۆ پێی دەوترێ شەبەکەی عەنکەبووتی لە هەموو بوارەکانی ئینتەرنێتە، هەر ناویشی لێ نەنراوە، تۆڕی جاڵجاڵۆکەیی، هەموو شەبەکاتی ئینتەرنێتی و فەزائیات ناوی لێ نراوە تۆڕی جاڵجاڵۆکە. ئەزانن بۆ؟ گەنجانی خۆشەویستم، ئەگەر بە پلان و بەرنامە نەچیتە ناو ئینتەرنێتەوە، ڕێک وەکوو ماڵی جاڵجاڵۆکە وایە. پەنجەیەک کلیکێک دەکەی دەچیتە ناو جیهانی ئینتەرنێتەوە کاتێ بە خۆتە زانی عینی ماڵی جاڵجاڵۆ کە چەنێ بە هەڵە بجوڵەی ئەوەنە زیاتر دەکەویتە هەڵەوە ئەوەنە زیاتر کاتەکان و هەموو دەگرێت و دەیخوات ئەمڕۆ عەولەمە و عەلمانیەت بەرهەمی بۆ مرۆڤایەتی بەڕاستی وەکو جاڵجاڵۆکە وایە ژەهری پێیە وەکو هەنگ نییە هەنگوینی پێ بێ ئەمڕۆ مرۆڤەکانی کردۆ بە کۆیلەی شاشە ئەمڕۆ مرۆڤەکانی کردۆ بە کۆیلەی یەکدی ئەمڕۆ مرۆڤەکانی کردۆ بە کۆیلەی ئاژەڵ ئەمڕۆ مرۆڤەکانی کردۆ بە کۆیلەی ئاگرپەرستی شەیتان پەرستی ئەمڕۆ مرۆڤەکان لەژێر سایە و سێبەری عەولەمە و عەلمانیەتە لە سەرتاسەری جیهانە بەڕاستی دەبینین زۆرێک لە ژیانی مرۆڤایەتی عقلیەتی عنکبوتی کە حکمی دەکات بە نمونە لە وڵاتێکی وەکو ئەمریکا لە وڵاتێکی وەکو ئەمەریکا ساڵانە سێ سەد هەزار تاوانی دەستدرێژی ئەنجام دەدرێت لە ئێستادا دەستدرێژیکردنە سەر کچان لە ئاستی زانکۆکانە بە سانیە ئەژمار دەکرێت کچان لە نێو زانکۆکاندا لە چواریان یەکیان دەستدرێژی کراوەتە سەر ڕێژەی ئەوانەی کە باوکەکان دەستدرێژی دەکەنە سەر کچەکانی خۆیان لە ئەمریکادا سەیریکەن ڕێژەی خۆکوشتن، پیاوکوشتن، یەکترکوشتن، خۆهەڵواسین، خۆبەردانەوە لە سوید سەیرکەن. هەموو ئەمانە پێمان دەڵێ کە عەقڵیەتی عەلمانیەت عەقڵیەتی عەنکەبوتییە، عەقڵیەتی خۆخۆرییە، عەقڵیەتی یەکترکوشتنە. ئەی ئاینی پیرۆزی ئیسلام ئاینی پێکەوە ژیانە، ئاینی برایەتییە، ئاینی خۆشەویستییە مسوڵمانانی ئازیز. بۆیە هاوسەرێکی بەڕێز، لە ئیسلامدا گەر پەروەردە بووبێ هەڵەیەک هەبێ لە ماڵەکەیدا ئایا بەر دەبێتە گیانی هاوسەری و دەیخوات و دەیکوژێ و تەلاقی دەدا نەوەڵا هەر هاوسەرێکی بەڕێز دەڵێ لە ماڵەکەمدا شپرزەی زۆرم بینی پیاوێکی مسلمان شاشەی تەلەڤزیۆنەکە خۆڵ بوو مەتبەخ خۆڵ بوو مەعرەس خۆڵ بوو زۆر خۆڵم بینی زۆر سەرنجی ڕاکێشان بۆ ئەم ماڵە ئەم ژنە ئاوای هەمالی کردووە ئەڵێ هاتم لەسەر شاشەی تەلەڤزیۆنەکە نووسیم هاوسەری بەڕێزم زۆرم خۆش دەوێیت خۆڵەکەی ئەوەندە لەسەر بوو سوچی سیارەکەشم لە نزیکی دادانا لە دەرەوە داوام لێکرد سوچەکەم بۆ بێنێ ئەڵێ کە ڕۆشتم و هاتمەوە بەس ئەوەندەی پێوتم هاوسەری بەڕێزم لێت تێگەشتم دەزانم چ پەیامێکت بە مندا ها ئەڵە تێگەشتم ماڵەکەم خۆڵاویە بەڵام ئەگەر ئیسلام پەروەدەمان نەکات بەداخەوە ئەها بە زۆر بەس ڕاشکاوی سێ دانە ساڵە لە هەرێمی کوردستانا هەموو ساڵێ تەڵاق زیادەکات هاوسەرگیری کەمەکات ئەمە خەتای کێیە ئەمە بەرهەمی دەسەڵاتێکی ناعەدالەت نییە ئەمە بەڕاستی بەرهەمی گەندەڵی و ستەم و خیانەت نییە کە پرۆسەی هاوسەرگیری لە وڵاتی ئێمەدا ساڵ بە ساڵ تەلاق زیاد دەکات ئەمە پرۆسەیەکی ناعەدالەتی گەندەڵی نییە لە هەرێمی کوردستاندا نزیکەی سی هزار هاوڵاتی ئەم وڵاتە کۆچی کردووە لە سەدا هەفتایی گەنجە چەندین کێشەی خێزانی دروست بووە و هاوسەران لەیەک دابڕاون، ئەمە عەقڵیەتی عەنکەبوتی و دەسەڵاتی عەنکەبوتی نییە کە بەڕاستی عەقڵیەتی عەلمانیەتە و حوکمی ئەو خەڵکە دەکات، گومانی تێدا نییە کە ئەمە ئەوەیە. بۆیە موسڵمانانی ئازیز ئەمن دەمەوێ بەڕاستی کۆتا پەیامم لەم وتارەدا بۆ هاوسەرانی بەڕێزە، بۆ گەنجە بەڕێزەکانە، بۆ خێزانەکانە، کە دەبێ ئێمە وەکو ئیسلام حوکم کەین، دەبێ عەقڵیەتی هاوسەران لەگەڵ یەکدیدا هاوژینی یەک بن، هاوسەری یەک بن، هاودەمی یەک بن، خۆشەویستی لە نێوانیانا بێ، ڕێز لە یەک بگرن، پرس بە یەکتری بکەن، خەم لە نانەوەی منداڵ بخۆن، پەروەردەی منداڵ زۆر گرنگە مسوڵمانانی ئازیز، بۆیە خێزانەکان تکاتان لێ دەکەم، ئێوە وەکو هەنگ وابن بۆ یەکدی بژین بەرهەمتان هەبێ بۆنتان خۆش بێ و تامتان خۆش بێ خوای بە خاتری گەورەی خۆت و ناپیرۆزەکان لێ داواکارم یا ئەلله خوای ڕەحمان پێ بکە خوای عقیدە و ئیمان و بیر و باوەڕێکی ڕاست و دروستمان پێ ببەخشە یا رب العالمین خوای عقیدەمان لە هەموو کفر و شرکێک پاک کەرەوە یا ئەلله خوای ڕەحم بەم ئومەتە بکە خوایە ڕەحم بە گەنجانمان بکە خوایە لە فیتنەی جاڵجاڵۆکەی ئینتەرنێت بیان پارێزە یا ڕەب العالمین خوایە ئافرەتانمان لە فیتنەی سەردەم بپارێزە خوایە عاقیبەتی پیرەکانمان بەخێر گێڕە هیدایەتی زیاتری گەنجانمان بە یا الله قوتابیان و خوێندکارانمان سەرکەوتووکە خوایە شیفای نەخۆشی مسلمانان بە یا ڕەب العالمین ئومەتی ئیسلامی و شیاتر بکەرەوە یا الله خوای پەروەردگار تەبایی و برایەتی لە نێوانمانە زۆرتر و زیاتر کە خوایە لە گوناهی منۆم جەمعە خۆش بە